بسم اللە الرحمن الرحیم. بەناوی خودای بەخشندە و میهرەبان. هۆ مامۆستا خاس پەرستان وا دەزانن بە زیندان کردنی جەستەت بیر و عەقیدەی پیرۆزت دەفەوتێنن وا دەزانن بە دوور خستنەوەی ئیجباریت کێڵگەی زانست و ئەدەبت دەسوتێنن خاسپەرستان وا دەزانن گەر لە ماڵ و خێزانت کەن، گەر ئاوارەی شارانت کەن، گەر بێبەش لە ئاو و نان و دەرمانت کەن، گەر دوور لە پەڕەی کتێب و قیرائەتی قورئانت کەن، ڕێگەیان بۆ چۆڵ ئەکەیت و دەست بەر دەدەی لە کاروان چەکی جیهاد فڕ ئەدەیت و دوور دەبیتەوە لە مەیدان خاچپەرستان وا دەزانن گەر بتکوژن ناوی جوان و یادی بەرزت لە بیر مێژوو دەبەنەوە تۆڵەی دەعوە و بانگەواز و ئامۆژگاریت دەسەننەوە بەڵام پێیان دەسەلمێنین بەڵام پێیان دەسەلمێنین عەقیدە و بیری پیرۆزت پتر و پتر و پتەوتر لە جاران ڕاوەستاوە، کێڵگەی زانست و ئەدەبت گەشاوەتر لە جارانە و نەفەوتاوە، سوێن بە خوا ڕۆژێک دەبینن چەکی دەستت لە شانی ڕۆڵەکانتایە، قەڵەمی پڕ سۆز و هەستت لە دەستی قوتابیانی وەفادار و سەرڕاست و بە ئیمانتایە. بەڵێن بێ. بەڵێن بێ ناوی ئازیزت لە یادمانە، ڕێگە و ڕێبازی خواناسیت هەمیشە لە بەرچاومانە. بۆ بەدیهێنانی ئامانجی بەرزت بێ قەرارین. بۆ بەدیهێنانی ئامانجی بەرزت بێقەرارین، بۆ دامەزراندنی دارولئیسلامی نوێ دەستمان لە نێو دەستی یەکە و کۆمەڵکارین، بۆ دامەزراندنی دارولئیسلامی نوێ دەستمان لە نێو دەستی یەکە و کۆمەڵکارین. والسلام علیکم ورحمة اللە وبرکاته.